واللە لا یهدی القوم الظالمین. جا کێ لەو کەسە ستەمکارترە کە درۆ هەڵببەستێت بە دەم خواوە لە کاتێکدا کە بۆ ئیسلام بانگ دەکرێ وە خوا ڕێنمونی گەلی ستەمکار ناکات. یوریدون لیطفئوا نور اللە بئفواههم. و دەستەیەکیشیان بێ باوەڕ بوون، ئێمەش پشتیوانی ئەوانەمان کرد کە باوەڕیان هێنا لە بەرامبەر دوژمنەکانیاندا، بۆیە سەرکەوتن و زاڵ بوون.